کاسێتی یەکەم دیوی دووەم لە لاپەڕە بیست و یەک و. لە ڕوانگەی ویبەرەوە گرنگی تێگەیشتن لە ناوەڕۆکە تەواو تەکنیکەکەیدایە، چونکە سەرەداوێک بۆ بینین و لێکدانەوەی تیۆرێکی بارودۆخە زەینیەکانی کەسانێک دەداتە دەست، کە لە هەڵسوکەوتیان دەکۆڵرێتەوە. بە دەربڕینێکی دیکە تێگەیشتن دەبێتە ئامرازی لێکۆڵینەوەیەکی کۆمەڵناسانە، کە مەبەست لێی پێشکەشکردنی تێڕوانینێکە سەبارەت بە پێوەندی بەرز و دوولایەنانەی دۆخێکی دیاریکراو و ڕوتی هەڵسوکەوتی پەیوەندیدار بەم دۆخەوە تێڕوانینێ کە تەنانە دەتوانێ قوڵتر لە ورترین دەرەنجامە ئاماریەکان واتە ستاتیسک بێت. تێگەیشتن بەمە ڕازی نابێ کە کارێک بۆچی بە ئەنجام گەیشتووە، بەڵکو ئەم پرسیارە دەخاتە ڕوو کە لەبەرچی بەردەوام شوێن مۆدێلێکی هەڵسوکەوتێتی دیاریکراو دەکەون. ڕەنگە تێگەیشتنی شێوە بەکارهێنانی ڕووت بۆ زانستە سروشتییەکان بەس بێ، بەڵام بۆ زانستە کۆمەڵایەتییەکان بەس نییە. کە دەبێ دەربارەی چۆنێتی و لەبەرچییەتی هەر ڕەوتێکی هەڵسوکەوتی کۆمەڵایەتی تایبەت لێکۆڵینەوە بکات. کەوابوو دۆزینەوەی ئەم خاڵە کە توانای بەڕێوبردنی کردەوەیەکی عەقڵانی لەگەڵ هێمایەکی مێشکی تایبەت پێوەندی بەرامبەری هەیە و لە هەر کوێیەک کە پەیوەندییەکی وەها هەبێ دەتوانرێ مەیلێکی زۆرتر بەرەو لای دەسەڵات و ئابڕوو ببینرێ ئەمە تەنیا یەکێک لە دەرەنجامەکانی لێکۆڵینەوەی کۆمەڵ ناسانێ نەک مەبەستێک بۆی شیکردنەوەی کۆمەڵناسانە تەنیا لە ڕێگەی باسکردنی هۆکردانەی ئەو جۆرەی هەڵسوکەوتی کۆمەڵایەتیەوە دەست پێ دەکا کە دەگاتە بە دەستەوەگرتنی دەسەڵات و ئابڕوو و ئەم کارەش بە پێشاندانی پێوەندی دوولایەنانەی ناوبراو لەسەرەوە و لە بەرسیەتی سەرکەوتن یا سەرنەکەوتنی تاکەکان لە بەدەستەوەگرتنی دەسەڵات و هەروەها ئاکامە دەرککراوەکانی دەسەڵاتخوازیان بە پێی هەڵسوکەوتی تاکەکانی دیکە کە هەر بەو ڕادە مانادارە بە ئەنجام دەگەیەنێ و لە بەرەمە پێویستە هەموو بارودۆخە کۆمەڵایەتێکە بناسین و تەنیا بە ناسینی هەلومەرج و ڕووداوە تاکەکان هەر چەندیش ڕازی نەبین کە لە دەرەوە وەک یەک ببینرێن. ڤیبەر پێ لەسەرەوە دادەگرێ کە هەرچەندی پرۆسەی تێگەیشتن لە بنەڕەتدا زەینییە، بەڵام کەسێک کە پێوەی خەریکە تا ڕادەی پێویست دەتوانێ مەودایەکی ڕاستەقینە لەگەڵ ئەو بابەتە کە خەریکی توێژینەوەیەتی بپارێزێ. هەڵبەت لەوێوە کە تاک هیچ کات ناتوانێ خۆی لە کەسانی دیکە بە تەواوی جیا بکاتەوە. کە هەڵسوکەوتە کۆمەڵایەتییەکانیان لێکدەداتەوە، لەبەرئەمە هەموو کات لێکدانەوەیەکی وەهای بێ ئەملاوئەولا بە بەراورد دەگەڵ ڕەوتی لێکدانەوەیەکی هۆگردانەی یا هۆکردانەی وەک خۆی لە زانستی سروشتیدا ناتەواوتر و گریمانەییتر دەبێت. بەڵام ڤیبەر سەرەڕای دەستنیشانکردنی گیروگرفتێکی وەها، ڕێگەی زاڵبوونیش بەسەریدا پیشان دەدا و ئەم کارەش بە جیاکردنەوەی لێکدانەوەیەک کە تەنیا و تەنیا لە باری ماناوە ڕەوانن، واتە بەڵگەی پێویست بۆ ڕوونکردنەوەی جۆرێکی تایبەت لە هەڵسوکەوت دەخاتە بەردەست. لە لێکدانەوەیەک کە لە باری هۆییەوە ڕەوانە بە ئەنجام دەگەێنێت. ئەو لێکدانەوەیەی کە لە باری هۆکردەوە ڕەوانە ئەو کاتە دێتە دی کە ئەگەری دووبارەبوونەوەی دیاردەیەک لە هەلومەرجی هاوشێوەدا بە شێوەی ئەزموونیانە بێتە ئاراوە. بەم پێیە بۆ ئەوەی کە کۆمەڵناسی دەستی بگاتە شرۆڤەکردنێکی زانستیانەی هاوسەنگ، دەبێ لە هەردوو پێوەری ڕەوان لە باری مانا و هەروەها ڕەوانی هۆکردانە کەڵک وەربگرێ. چونکە ئەگەرم چەشنە هەڵس و کەوتە بێ هاوتایە هیچ مانایەکی بۆ دیاری نەکرێ ڕادەی یەکسانی یا وردی ئاماری ئەگەرەکەی هەرچەندی زۆر بێ دیسانەوە هەڵس و کەوتێکی وەها جیا لەوەی کە پەیوەندی بە پرۆسەیەکی بینراو یا زەینی هەبێ هەروەک ئەگەرێکی ئاماری دەمێنێتەوە کە دەرک ناکرێ کە دەرک ناکرێ ویبەر بۆ گەیشتن بە تێگەیشتن دوو ڕێگە پێشنیاز دەکا و دوو جۆر تێگەیشتن دەخاتە ڕوو کە دەبێ لە بەرچاو بگیرێن یەکەمەوەیە کە ئێمە تەنیا کاتێک بە شێوەی زەینی مانای جۆرێکی تایبەت لە هەڵسوکەوت تێدەگەین کە هەڵسوکەوتەکە عقلانی بێ عەقڵانییەتێکی وەها بەستراوەتەوە بە مۆدێلی هەڵسوکەوت، کە لە ڕوانگەی ئێمەوە لۆژیکییە و بە دەربڕینێکی دیکە لەگەڵ چەشنە هەڵسوکەوتێکی بەردەوامدا کە پێشبینی دەکرێن یەکدی دەگرنەوە و پێکەوە دەگونجێن. ڕێگەی دووەم ئەوەیە کە ئەگەر جۆرێکی دیاریکراوی هەڵسوکەوتی ناعەقڵانی بێتە بەرچاو، دەکرێ لە ڕێی هاودڵییەوە بە تێگەیشتنەکەی بگەین. ئەم هاودڵییە بەم شێوەیە پێک دێ کە خۆمان بخەینە ناو بارودۆخێکی ناعەقڵانی لەو چەشنە و شوێنەوارە سۆزداریەکەی تاقی بکەینەوە هەرچی خۆمان زۆرتر ئامادەی جۆرێکی تایبەت لە هەڵسکەوتی ناعەقلانی بین بە ساناییەکی زۆرترەوە تێگەیشتنەکەیمان دەست دەکەوێت ئێمە بە کەڵگوەرگتن لە دوو شێوە تێڕوانینی زەینی یان هاودڵی دەتوانین دوو جۆر بەدەست بهێنین بە دیتنی یەک کردار یان کردەوەی ئاشنا دەتوانین بە تێگەیشتنی چالاکی ئەو کردەوە بگەین بۆ نمونە کەسێک کە بۆ داخستنی دەرگایەک دەستی بۆ لای دەستگیرەکەی دەبا ئەمە لەوانەیە باوترین شێوەی تێگەیشتن بێ هەروە دەتوانین بۆ دۆزینەوەی پاڵنەری کردەوەیەک هەوڵ بدەین کە هەر ئێستا بیراوە و لەم ڕێگەوە بگەین بەوەی کە ڤیبەر ناوی تێگەیشتنی ڕوونکەرەوانەی لێناوە بینەر بۆ دامەزراندنی پەیوەندییەکی مانادار لە نێوان بەڕێوبردنی کارێک و هاندەرە شاراوەکەی دەبێ بتوانێ خۆی لە باری زەینی و سۆزدارییەوە بخاتە هەمان بارودۆخ. هەڵبەت ئەمە بە زانینی ئەوەوە بەندە کە خۆی لە هەلومەرجێکی یەکساندا هەر بەو چەشنە هەڵسوکەوت دەکا. تێگەیشتنی چالاک بە مانای شێوەیەکی ئاشنای هەڵسوکەوت. تەنیا جۆرێکە لە چالاکی ئەنجامگیر و پێوانەکاری بەڵام ڕوونکردنەوەی هاندەرە شاراوەکان هەموو کات بە کردەوە وەک مەسلەی بنەڕەتی و دژواری میتۆدۆلۆژی لە زانستە کۆمەڵایەتیەکاندا دەمێنێتەوە لەبەرەوەی کە دژوارە هەمیشە لێکدانەوەی پاڵنەرەکان نیوەچڵ دەمێنێتەوە چونکە تەنانەت تاکێک تاکێک کە تاو دەداتە جۆرێکی دیاریکراوی کردەوەیەک لەوانەیە هەموو کاتێک ئاگاداری هاندەری خۆی نەبێت بەم پێیە دوور نییە کە بارودۆخێکی یەکسان لەسەر بناخەی دوو کۆمەڵی بە تەواوی جیاواز لە هاندەرەکان کە هەردوو لە ڕوانگەی بینەرەوە بە یەک ڕادە جێگەی بڕوان شیاوی ڕوونکردنەوە بێت ڤیبەر کاتێک دەستی بە لێکدانەوەی حکوومەت کرد بەرامبەر بە بابەتی بوونی زانستیانە حەزوجۆشی نەما لێرەدا وادێتە بەرچاو کە پێناسەی ناوبراو لە دەوڵەت ڕنگدانەوەی دەسەڵاتی هێگەڵ ترایشکێ و هەستی نەتەوایەتی و بەرزەفڕانەی ئیمپراتۆری وێل هێلمە ویبەر پێشتر لە یەکەمین وتاری خۆیدا لە زانکۆی فرایبۆرگ ڕایگەیاندبوو کە دەسەڵات و بەرژەوەندی نەتەوە هەمان بەرژەوەندی کۆتایی و چارەنووسسازە کە دەبێ سیاسەتی ئابووری وڵات لە خزمەتی دابێ. بە ڕای ئێمە دەوڵەتی نەتەوەیی شتێک نییە جگە لە پێکهاتەی دنیایی دەسەڵاتی نەتەوە و لەم دەوڵەتە نەتەوەییەدا بەرژەوەندی وڵات دوایین پێوەری پرۆژە و سیاسەتە ئابوورییەکان دەبێ. ماریان ڤیبەریش لەم بارەوە دەڵێ، مەیلی لە ڕادەبەدەری ویبەر و دەوڵەتی بەهێزی نەتەوەیی بە ئاشکرا لە پاڵنەرێکی سروشتییەوە سەرچاوەی دەگرت کە هیچ بەڵگە بۆ هێنانەوەیەک نەی دەتوانی بیخاتە بەردەم گومان یان پرسیارەوە. نەتەوەی بەهێز درێژەی کامڵبوون و هەوڵدانی مرۆڤێکە کە بەخششی دەسەڵاتی بەرکەوتووە و بە پشتڕاستکردنەوەی بەمانای پشتڕاستکردنەوەی خودی ئەوە لە ڕوانگەی جی پ مایەرەوە ئەندێشەی دەوڵەتی دەسەڵات هۆی سەرەکی پێهەڵگوتن و ستایشی ڤیبەر لە بیسمارک هەروەک پەیڕەوی دیار و وەفاداری قوتابخانەی میکیاڤیل بوو هانز گۆهن کە لە بەرهەمەکەی خۆی بە ناوی زەینی ئەڵمانی لیبڕاڵبوونی ڤیبەر دەداتە بە ڕەخنەی توێژەرەوانە و بیری دێنێتەوە کە ڤیبەر هەروەک زۆربەی زانایانی ئەڵمانی هیچ کات لە ڕێنوێنی و سنوورداربوونەکانی قوتابخانەی میکاڤیل نەگەیشت ئەو توانای ئەوەی نەبوو کە توخمی ئەخلاقی ببینێ کە لە زاتی هەر دەسەڵاتێکی سیاسیدا شاردراوەتەوە بەم پێیە پێناسەی ویبەر بۆ دەوڵەت پێش هەموو شتێک لەسەر بنەمای دەسەڵاتداریەتی، بیرۆکراسی، فەرمانڕەوایی زۆرەملێ و بە سەر خاکێکدا و پاوانکردنی بەکارهێنانی ڕەوای هێز و توانایە. ویبەر بە وردبینی هەر چەشنە پێناسەیەک لە دەوڵەتی نوێ و سیستەمە یاساییەکەی کە پشت بە ئامانجی کۆبوونەوەی سیاسی یان بەشێک لە حکومە بەهاییەکەی دەبەستێ و دەبێتە هۆی بڕواهێنان بە ڕەواییەکەی ڕەت دەکاتەوە. و لە بەرامبەردا دەڵێ لە ڕابردوودا کۆبوونەوە سیاسیەکان بە شوێن تەواوی ئەو ئامانجانە کەوتوون کە لە زەیندا دەگونجێن بێەوەی بەم هۆیەوە ناوەڕۆکی دەوڵەتی نوێیان لە دەستچوو بێت لە ڕوانگەی ویبەرەوە هەموو فۆرمە سیاسەکان بەرهەمی تونند و تیژین و دەوڵەت بە شێوەیەکی تایبەت وەک دوایین سەرچاوی هەموو تونند و تیژی ڕەواکان دەژمێرێت ڤیبەر هێز وەک دەرفەتێک پێناسە دەکا کە توانای ئەوە بە تاک دەدا تا ئیرادەی خۆی بە پێچەوانەی خۆڕاگری تاکەکانی دیکە بەسەریاندا بسەپێنێ بەڵام ناوبراو پێناسەکەی خۆی لە بەرتایبەتمەندی جێگیرنەبوونی لە ڕادەبەدەر ڕەتدەکاتەوە و لە چەمکی دەسەڵات دەسەڵات توانا بەرگری دەکات کە زۆرتر لە مەبەستەکەی نزیکە و لە ڕاستیدا هەمان دەسەڵاتی سیاسیە دەسەڵات بەهێنانە ژێڕکێفی کەسانی دیکە لە ڕێگەی گوتنی ڕاشکاوانەی ئەو یا گوتنی ڕاشکاوانەی ئەوەی کە تاک خوازیاری جێبەجێکردنیانە لەلایەن کەسانی دیکەوە و هەروەها پێکێنانی زمینەیەکی ئاماژە گەرانەی ملکەچکردن بۆ ئەم فەرمانانە پێک دێت بە هەر حاڵ پێوەندی دوو لایەنە لە نێوان فەرماندەر و کەسی گۆرایەڵ کە تا ڕادەیەک لە مانای چەمکەکە نزیکە دەگەڕێتەوە بۆ بڕوای هەردوو لایەن بە ڕەوابوونی ئەو دەسەڵاتداریەی کە دەسەڵات بەکاری دێنێ لە ئاکامدا ڤیبەر ناسینی ئەو سێ بنەمایەی بە پێویستدانی کە هەلومەرجی گونجاو بۆ ئەم بەکارهێنانە ڕەوایی دەسەڵاتی دەرکردنی فەرمانەکان پێک دێنێت ڤیبەر سەرکردەی کاریزمایی لە نمونونەکانی دیکە جیا کردەوە ئەم جۆرە سەرکردایەتیە بەندە بە توانایی سەرنجڕاکێشانی سەرکردە وەک پەرچەکردار لە بەرامبەر ئەو قەیرانەدا ڕوودەدا کە لە دوو شێوەی دیکەی دەسەڵاتی سەقامگیرەوە سەرچاوە دەگرن ویبەرم دەسەڵاتی بە دوو شێوە پێناسە کرد کە یەکەمیان دەسەڵاتی ئەرێتیە و پشتی بە سەرکردایەتی ویراسی و پابەندی نەریتەکانەوە بەستووە کە پاتریمونالی، سیستەمی ویراسی و فیۆداڵیتەی نموونەکانین. و دووەمیان دەسەڵاتی یاساییە کە دەسەڵاتەکەی بە گوێرەی ڕێسای ڕسمی و پێوەری خۆیی دادگەریوە بەڕێوە دەچێت. هەڵبەت هەمووەمانە نمونەی لە جۆری تایپی ئایدیال ڤیبەرن و بۆ خۆی دووربینانە وەبیری دەهێنایەوە کە ڕێبەری کاریزما هەر کە لە کۆمەڵگەیەکدا دەرکەوت بە خێرایی بەرەو ئاسایی و ڕۆژانە بوون لە چوارچێوەی مۆدێلی یاسایی یا نەرێتی یان نەریتی دەکشێ هەرچەندە لەوانەیە لە پرۆسەی قەیرانێکی نوێدا جارێکی دیکە ڕێبەری کاریزما جڵەوی دەسەڵات بەدەستەوە بگرێت بەگشتی ڤیبەر لە کۆمەلگەی ڕۆژاواییدا جوڵانێکی دەسەڵاتدارەتی نەریتی بەرەو دەسەڵاتدارەتی یاسایی بەرچاو دەکەوت کە لە کۆمەلگەی ئەمڕۆییدا لەگەڵ میلێکی هەردەم ڕوو لە زۆربوون هاوڕێ بە جێبەجێکردنی سیستەمێکی بەڕێوەبەری بیرۆکراتی لە باتی دەسەڵاتی یاسا لەم باسە کورتەدا هەر چەشنە هەوڵێک بۆ توێژینەوە و شیکردنەوەی چەمکە ڤیبەریەکان لە ڕێگەی بەدواداچوونی بە تێکڕایی پێناسە و لێکدانەوە ئاڵۆز و دوو توێیەکانیان کارێکی لە خۆڕایی دەبێت چەمکە سەرەکیەکانی کۆمەڵناسی دەبێ وەک هەوڵێکی ناتەواو و پڕ لە کەم و کوڕی لە ئاست سازکردنی سیستەمدا چاوی لێ بکرێت هەر بەو جۆرەی کە بێندێکس بیرمان دەخاتەوە نابێ کۆی ئەو پێناسانەی کە لەم دوایین هەوڵە بە گشتی کردنەی ڤیبەردا شاردراوەتەوە بە جیاواز لە بەرهەمەکانی دیکەی ناوبراو کە لە ڕاستیدا بە شێوەیەکی نەگۆڕ بەڵام نە ئاشکرا گەڕاوەتەوە سەریان لە بەرچاو بگیرێ هەرچۆنێک بێ یا هەر جۆرێک بێ ئەم بەرهەمە چوونە ناوەیەکی لەبار بەڵام ناتەواوە بۆ ناو بیر و بۆچوونەکانی ماکزفیبەر و بۆ دەرکی ئەو چەمکانە کە لە بەرهەمەکانی دیکەیدا کامڵبوونێکی زۆرتریان پێوە دیارە سەرەداوی گرنگمان دەخاتە بەردەست لە ڕوانگەی کەسێکی تازەکارەوە کە سەبارەت بە ماکس ویبەر و براکەی ئەلفرێت کە دەکرێ بڵین وەک ئەو بەناوبانگە زانیاریەکی ناڕوونی هەیە و بە دژواری دەتوانێت لە یەکیان جیابکاتەوە خوێندنەوەی ئەم بەرهەمە دەتوانێ بە خاڵی دەستپێکردن و پاڵنەرێکی زۆر لەبار بۆ توێژینەوەی بەرهەمەکانی ڤیبەر و هەروەها نووسراوەکانی هێندێک لەو کەسانە بژمێرێ کە بەرهەمەکانی ئەویان لێک داوەتەوە بەم پێیە وەرگێڕانی ئەم بەرهەمە بە ئینگلیزی بەر لە هەموو شتێک بە سەرنجدان بەم مەبەستە بووە وەرگێڕانی ڕون و تێگەیشتوانەی بەرهەمەکانی بیبەر بۆ زمان ناسەکان وەک مۆتەکەیەک هاتۆتە بەرشاو ڤیبەر کە سەرنجێکی زۆر دەداتە دوایی ببوونن کە سەرنجێکی زۆر دەداتە وردی بەیان ڕستەکانی خۆی پێدەدا و دەربڕینی لاوەکی وەسفی لە دەقەکەدا بەکاردێنێ و لە جیاتی کەڵک وەرگردن لە پەراوێزی جیاجیا بەردەوام لە باسە سەرەکیەکە لا دەدات و هاوسەرەکەی دواتر وەک پێشت ڕاستکردنەوەی ئەم شتە وتی کاتێک کە ڕوتی گەورەی ئەندێشەکانی بە ڕێ دەکەوت، بابەت و نوکتەی یەکجار زۆر لە قوڵایی ناخیەوە بە زەینی دا گوزەریان دەکرد، کە زۆر کات نەیاندەتوانی بە هاسانی لە چوارچێوەی ڕستەیەکی ڕوون و ڕاشکاودا بگونجێنن. هاسان کردنەوەی گراماتیکی ڤیبەر کارێکی لە خۆڕاییە، چونکە لەو کارەدا بەشێکی زۆری مانا سەرەتاییەکەی لە دەست دەچێ، بەڵام ئەم دەرفەتە هەیە و تەنانەت پێویستیشە، کە هەندێک لە زاراوەکانی بە گوێرەی شێوەی بەکارهێنانی ئەمڕۆی وەرگێڕێ وەرگێڕینەوە. لە ئاکامدا بەشێک لە زاراوەکانی کە لە سەردەمی پیبەردا ئەوەندە باونەبوون و لەو کاتەوە تا ئێستا بوونەتە بەشێک لە زمانی هاوبەشی زانسە کۆمەڵایەتەکان بۆ دیاریکردن و ناسینەوەی مانای زمانی سەتایی ناوبراو بەکارهێنراون بۆ وێنە لە سەرانسەری ئەم وەرگێڕاوانەدا یا ئەم وەرگێڕانەدا زاراوەی هەڵسوکەوت یان کردەوە وەک هاوتای واژەی ئەڵمانی بێگومان ئەو کەسانەی کە درێژە بە لێکۆڵینەوە دەربارەی ڤیبەر دەدەن، سەرنجیان بۆ لای ئەوە ڕادەکێشرێ کە وەرگێڕە جۆراوجۆرەکان هەر کام جیاواز لەگەڵ ئەم زاراوە و زاراوەکانی دیکەدا جووڵاونەتەوە. هەرچۆنێک بێ باسکردنی ئەم بابەتە بە مانای پێداگرتن لەسەر ئەم ڕاستیەیە کە مەسەلەی گەیشتن بە وەرگێڕانێکی ورد و ئەمین لە بەرهەمی ڤیبەر مرۆڤ ئازار دەدا. لە کۆتاییدا پێویست بە بیرهێنانەوەیە کە بە زەحمەت دەتوانین دەسەڵات و کاریگەری ڤیبەر لەسەر کامڵبوون و هەڵدانی زانستە کۆمەڵایەتیکان لە ئەمریکادا و بە کەم بگرین بەشێکی زۆری ئەم کاریگەریە لە بەرهەمە زانستی و گرنگەکانی بیرمەندانی وەک تالکۆت پارسۆنز هانس مۆرگنتە سی ڕایت میلز، ئاڕ ئێچ تاونی و تەنانەت لەو بەرهەمانەشدا کە خەڵکی ئاسایی بە کەیفیانە وەک بەرهەمەکانی وانس پاکارد و دەبلیو ئێچ وایت دا دەبینرێت. ئەم کاریگەریەی فیبەر بەهۆی دۆزینەوەی یا بەهۆی دۆزینەوە ڕچە شکێنەکان لە بواری کۆمەڵناسی مێژوو سیاست و هەروەها لە بەریارمەتیەکی گشتی بە پەرەپێدانی ئاسۆکانی زانستی ئەمڕۆیی مرۆڤ بەردەوام لە یادەکاندا بە زیندوی دەمێنێتەوە لەم بارەوە دەتوانین کرانەوەی چوارچێوەیەکی فکری ئامادە و دەست لێ نەدرا و بەدەستی ڤیبەر لەگەڵ زانیاری سیستەم ناسی یادگاری گالیلۆ بەراورد بکەین ئەوەی کە گالیلۆ بۆ زانستە سروشتەکان بە ئەنجامی گەیان لە ڕاستیدا ڤیبەر دەربارەی زانستە کۆمەڵایەتەکان جێبەجێی کردووە واتە دوایین ئاڵقەی بۆ گەیشتن بە زانستی ڕوود هەم لە باری ناوەڕۆک هەم لە ڕوانگەی سیستەم ناسیەوە تەواو کرد ویبەر زانستی کۆمەڵایەتی لە ئەمریکا و باقی شوێنەکانی ڕۆژاوا لە قەتیسماوی و گەنیوی بیر و بڕوا و لێدوانە سەرڕۆکان هەروەها ڕوونکردنەوەی ئەو بابەتانەی کە ڕوون و ئاشکران و هەروەها لە ئەندێشەکردنی سۆفیانە ڕزگار کرد و گەیاندیە ڕادەی زانست و توێژینەوەی ڕاستەقینە لەبەرەمە بێهۆنە بوو کە ڤیبەر هەمیشە بە تاڵی و ئازارەوە گلەی دەکرد کەلانی کەم لە سەردەمی ژیانی ئەودا زۆربەی ئەو بابەتانەی کە بە ناوی کۆمەڵناسی دێنە ئاراوە جگە لە فێڵکردن و دووڕوویی و فریودان شتێکی دیکە نین ئەگەر ئەمڕۆ گوتنی ئەم شتە لە جێی خۆیدا نییە تەنیا و تەنیا لە بەرهەوڵ و تێکۆشانە فکرەکانی ماکزوی بەر و قوتابیەکانیەتی دەتوانرێ مرۆڤ بە بەردەوامی لە ڕێگەی داوەری دۆست و دوژمنەکانیەوە باشتر بناسرێ و ماکس ڤیبەر بە هیچ جۆر شتێکی جیا لەم یاسایە نییە کارل یاسپێرز بیرمەندی گەورەی ئاڵمانی و کەسێک کە پەسنی ڤیبەر دەکا دەربارەی دەڵێ کە ناوبرا و نوێنگەی ژیری وشیاری بوو ئیریک ڤۆ ئیگلین کە لە بارەی بیر و بۆچوونەوە بە تەواوی دژایەتی لەگەڵ ڤیبەردا هەیە، بە زەحمەت دەتوانرێ ڕەخنەی توندوتیژ لە ڤیبەر لە شوێنێک جیا لە بەرهەمی ئەو لەژێر ناوی زانستی نوێی سیاسەت بدۆزینەوە. هەموو کات ئەو بە بیرمەندێک ناو دەبا کە بۆ جیهانێک کە بە ئارەزوو و شەوقەوە تێیدا بەشدارە خوازیاری تێڕامانێکی ڕوونە، واتە کەسێک کە لە ڕێگەی گەیشتن بە جەوهەر و بنەمای مەسەلەکان هەنگاوی ناوە. ڤۆ ئێگلینیش سەرڕای کێشەی قوڵی لەگەڵ ڤیبەر وەک مامۆستایەکی گەورە یادی دەکا کە گەورەی بەرهەمەکانی جێی ئافرینە و بە حەق ترسێکی تێکەڵ بەڕێز دەخاتە دڵی مرۆڤەوە ئێستا باشترەوەیە کەم سیمایی ماکزویبەر بە داوەری پرۆفیسۆر لیڤی شتراوس لە زانکۆی شیکاگۆ کە یەکێکی دیکە لە نەیارە تونند و تیژەکانی بۆچوونەکانی بیبەرە کۆتایی پێبێنین کە دەڵێ هەڵەکانی ڤیبەر هەرچیەک بن دیسانەوە بە گەورەترین زانای کۆمەڵایەتی سەدەی ئێمە دەژمێرێت H P سێچەر زانکۆی وەستێرن ڕێ زیرۆ بیرهێنانەوە سەرەتا یەکان شێوەی خستنە ڕووی ئەم چەمکە، ئەم چەمکە سەرەتاییانە لەوانەیە لێک جیاکراوە و لەاکامدا تۆزێک دوور لە ڕاستی بێنە بەرچاو. بەم حاڵەش ناکرێ بە تەواوی لەم چەشنە تێبینی لەم چەشنە تێبینیە بە هەڵە نووسراوە ناکرێ بە تەواوی لەم چەشنە تێبینیە میتۆدۆلۆژیانە چاوپۆشی بکرێت هەرچەندە بانگەشەی ڕەسەنایەتیش لە ئارادا نییە، چونکە مەبەستی ئەم چەمکانە ڕێکخستنی کۆمەڵێک چەمکی بەکەڵکتر و گونجاوترە، کە بتوانێ مانای ڕاستەقینەی هەر زانستێکی کۆمەڵایەتیی ئەزموونی لە پێوەندی لەگەڵ چەمکە هاوشێوەکان بە ڕوونی بخاتە بەر باس. ئەم شتە تەنانەت لەو جێیەش دروستە کە زاراوەی نێ و نوێ و نامۆ بەکار دەهێنرێن، لەم ڕوەوە جاروبار لەوانەیە کە ئەو بابەتە تا ڕادەیەک خۆ بە زلزانانە بێتە بەر چاو. بە هەر حاڵ ئەم کۆمەڵە چەمکە بە بەراورد لەگەڵ وتاری چاپکراوی ژمارەی چوارەمی گۆڤاری لۆگۆس ئەوەندەی توانراوە هاسان کراوەتەوە و لە ئاکامدا ئاڵوگۆڕێکی زۆری بەسەردا هاتووە تا تێگەیشتنەکەی بۆ خوێنەران هاسانتر بێت لەبەرەوەی پێویستی سادەکردنەوە لەگەڵ پێویستێتی چەمکسازیدا یەک ناگرن بۆیە دەبێ پێویستی دووەم بکرێتە قوربانی پێویستی یەکەم بەڵام سەبارەت بە چەمکی تێگەیشتن سەیری ئەم بەرهەمانەی خوارەوە بکەن سایکۆ پاتۆلۆژیای گشتی بەرهەمی کارل یاسپرس و هەروە هەندێک لە بینراوەکانی چاپی دووەمی کتێبی ڕیکرد و بە تایبەت بینراوەکانی زیمل لە بەرهەمێکدا بە ناوی مەسلەکانی فەلسفەی مێژوو ئێستا وەک هەندێک لە جارەکانی پێشوو سەبارەت بە شێوازناسی دەتانگێڕمەوە بۆ لای ئف گۆتل بێگومان تێگەیشتنی کتێبەکەی ناوبرا و یەکجار دژوارە و وا دیارە کە لەبارەی بەڵگەهێنانەوە بنەمایەکی تەواوی نییە هەروەها لەباری ناوەڕۆکەوە بەرهەمی بە نرخی فردنیاند تۆنیس بە ناوی کۆمەڵە و کۆمەڵگە لەبارە جیا لە هەمووەمانە خوێندنەوەی بەرهەمی گومڕاکەری، ئاڕ، شتێملێر، لەگەڵ شیکردنەوەی ڕەخنەگرانەی من لە ئەرشیفی زانستی کۆمەڵایەتیدا بێکەڵک نییە. ئەم لێکدانەوە ڕەخنەگرانەیە هەندێک لە فۆرمەلە بنەڕەتیەکانی ئەو بابەتانەی لەخۆگرتووە کە دواتر باسیان دەکەین. من بە گوێرەی توانا بە جیاکردنەوەی واتای زەینی لە واتایەی کە لەبارەی بابەتیەوە بەبایەخە واز لە شێوازناسی زیمل دەهێنم. کە لە بەرهەمەکانی بە ناوی کۆمەڵناسی و فەلسەفەی دراو دا بەکاری هێناوە. زیمەر لەوەندەی پێویست بوو ئەم دوو زاراوەیی لێک جیا نەکردەوە، بەڵام بە شێوەیەکی گونجاو کەڵکی لێ وەرگرتن، تاوەکوو بیسەڵمێنێ کە شیاوی جێگۆڕکێی بەرامبەرن. ماکس ڤیبەر. یەکەم سەبارەت بە چەمکی کۆمەڵناسی و مانای هەڵسوکەوتی کۆمەڵایەتی. زاراوەی کۆمەڵناسی بە شێوەی جۆربەجۆر و فراوان لێکدراوەتەوە، بەڵام لەم دەقەدا بە مانای زانستێکە کە دەیەوێ لە ڕێگەی تێگەیشتنی لێکدانەوەیی هەڵسوکەوتی کۆمەڵایەتی هۆیەکان، ڕەوت و دەرەنجامەکان شرۆڤە بکات. کردەوە تەنیا کاتێک بە هەڵسوکەوتی مرۆڤانە وەردەگیرێ کە تاک یا بکەرە تاکەکان تاو دەدەنە جۆرە کارێک. کە خاوەنی مانای زەینییە. هەڵسوکەوتێکی لەم چەشنە لەوانەیە پێوەندی بە ناوەوە یان دەرەوە بێ و هەروەها لەوانەیە کردەوە یان دەستکێشانەوە لەو کردەوەیە بگرێتەوە. زاراوەی هەڵسوکەوتی کۆمەڵایەتی دەربارەی ئەو چالاکیانە بەکاردێنین کە بە گوێرەی ئەو مانا و مەبەستەی کە بکەرە تاکەکان دەیدانێ دەیدەنێ پەیوەندی بە ڕەفتاری ئەوانی دیکەوە هەبێت و بەو پێیە ئاڕاستە وەربگرێت ئەلیف بنەمای شێواز ناسی یەکەم لەم دەقەدا وشەی مانا بە دوو چەمکی جیاواز بەکارهێنراوە یەکەم بەو مانایەی کە لە کردەوەی بکەرێکی تایبەت لە بارودۆخێکی مێژووی دیاریکراودا هەیە یاخود نیشاندەری ئەو واتا گشتی و ڕێژەیە کە دەکرێت بۆ ژمارەیەک بکەری تاک بەکار بهێنێت دووەم تایپی ئایدیالی واتای زەینی کە لایەنی چەمکیانەی هەیە و دەخرێتە پاڵ هۆکاری جۆرەکردەوەیەکی گریمانەیەوە ناکرێتەو دوو چەمکەی سەرەوە وەکو ئەو واتا ڕاستییە کەڵکی لێ وەربگیرێت کە بە شێوەی بابەتی پەسندە یاخود لە باری میتافیزیکیەوە شیاوی دەرک کردنە ئەمە سنووری نێوان زانستە ڕفتاریەکانە کە کۆمەڵناسی و مێژوو و دیسپلینی ئۆرتۆدۆکسی وەک زانستی مافناسی لۆژیک ئاکار و جوانی ناسی دەگرێتەوە کە ئامانجیان دیاریکردنی واتای ڕاستی و پەسندی بابەتی لێکدانەوەکانە دووەم سنووری نێوان هەڵسوکەوتی مانادار و هەڵسوکەوتی دشکردەوەی ڕوت واتە ئەوەی لەبارەی زەینیەوە بێمانایە زۆر ناجێگیرە بەشێکی سەرنجڕاکێش لە هەڵسوکەوتی پەیوەندیدار بە کۆمەڵناسی کە لە بنەڕەتدا هەڵسوکەوتێکی نەریتی ڕوتە لە نێوان ئەم دوو جۆرەی هەڵسوکەوت لە هاتوو چۆدایە کردەوەی مانادار واتە ئەو کردەوەیەی لە باری زەینییەوە دەرک دەکرێ، لە ڕاستیدا لە زۆربەی پرۆسە ڕەوانیی لەشییەکاندا بەرچاو ناکەوێ و ئەگەریش دەرکەوێ، تەنیا پسپۆڕەکان دەتوانن لێکی بکەنەوە.